گەورە خوێنەوار و نەخوێنەوار دەوڵەمەن و هەژار دەسەڵاتدار و بێدەسەڵات ئەو تەمەنەی کە خوا پێی داوین ئەمانەتێکە و دوایی پرسیارمان لێ ئەکا لە سەری لە چیا تەواومان کرد بەچی تەواومان کرد ماڵ و مناڵ ئەمانەتن خی پەروەردگار پرسیارمان لێ ئەکا ئەو ماڵەی پێم دایت چی درێ کرد و چۆن بەکارت برد ئەو مناڵانەی پێم بەخشیت چۆنت پەروەردە کردن چیت فێر کردن بۆ کوێت ناردن ئەمانەتن هەروەها کورسی و مەنسەب و زانین و خوێنەواری ئەمانەتە ئەبێ باجەکەی بدرێ و حەقی بدرێ وتاری ئەمڕۆ شوی هاوین فرسەتێکە بۆ ڕۆڵەکانمان بۆ کوڕ و کچەکانمان کەوا بتوانین ئاڕاستەیان بکەین دەستیان بگرین لەم وەرزە سوود وەربگرن لە خزمەتی قورئانی پیرۆز و لە خزمەتی سنەتی پێغەمبەری خوادا بن لە خزمەتی ئەخلاق و ئادابی جواندا بن لە مزگەوتەکان لە خزمەت زانایانی بەڕێز و دڵسۆزی ئیسلامدا بۆ مناڵان لە تەمەنی حەوت ساڵییەوە ئیتر ئەتوانن شت وەربگرن فێر ببن سود وەربگرن لەم وەرزە لەم پشوە کە وەک جارانیش ئیشوکار نەماوە ئێستاکێ جاران مناڵی حەوساڵان شەتڵیان پێ لێ ئەدا توتنیان پێ لێ ئەدا پاچەکۆڵیان پێ کرد ئێستا هەمووان بە ظاهر بەتاڵن بێ ئیشن ئەوەی موچەخۆرە موچەخۆر و ئەوەی دوکاندارە لەسەر دوکان و ئیشێکی وا نەماوە کە خەڵک بیانوو بێنێتەوە بڵێ نامپەرژێ بەڕێزان باوکو دایکە بەڕێزەکان هەوڵ بدەن لە خزمەت مامەسایانی ئیماندار و بەڕێز و شارەزا لە قورآانی پیرۆز چۆکی ئەدەب دابدەن و فێری کەلام الله ببن بە جوانی هەرکەس وا بکە نەیکەن بە بیانوو کوڕەکەت کچەکەت کوڕەزاکەت کچەزاکەت برازاکەت ئەوە ڕێنمایی بکە تەشجیعی بکە هانی بدە خەڵاتی بدەرێ دەسی بگرە بیبە مامۆسای مزگەوتەکەتان مامۆسای گەڕەکەکەتان ئەو حجرەی کەوا نزیکە ئەو بنکەی کەوا خەڵک فێری قورآانەکە ڕازیت لە دین و ئەخلاقی مامۆساکانی ئەو ئەمانەتە بەرە و بڵێ مامۆستا گیان ئەوە ئەمانەتی منە ئەی دەمە دەستی تۆ فێری قورئانی بکە فێری سنەتی بکە فێری ئەخلاق و ئادابی جوانی بکە پێشینان باو باپیرانی ئێمە دەستی مناڵەکانیان نەگرت ئەیان برد بۆ لای مامەسا لە حجرە ئەیوت مامۆستا ئێسقانەکەی بۆ من و گۆشتەکەی بۆ تۆ یعنی چی لێکەی لێی بکە بەڵام فێری دینی بکە فێری قورئانی بکە فێری ئەدەب و ئادابی بکە خی پەروەردگار ئەمری پێکردوین لە قورئانە لە یەکەم کەلیمەی قورئانە کە هاتووەتە خوارەوە بخوێنین اقرأ تکا دەکا بۆ ئەو کەسەی کەوا لە دنیا ڕەفیقیەتی ڕەفیقی قورئانە قورئان لە باوەشیایەتی قورئان لە کۆشیایەتی قورئان لەسەر ڕانیەتی قورئان بەدەستیەوەیەتی قورئان لە دڵیایەتی ئەو کەسە لە قیامەتا قورئان شەفاعەتی بۆکە لە حزوری خوا تکای بۆکە هەروەها پێغەمبەر گیانە فەرمێ صلى الله عليه وسلم من قرأ القرآن وعمل بما فيه هەر کەسێک قورئان بخوێنێ و کردەوەی پێ بکا ئەوەی کە لە ناو قورئانا هاتووە ئەوە بکە و ئەوە مەکە ئەوە بخۆ و ئەوە مەخۆ ئەوە بڵێ و ئەوە مەڵێ ئیشی بەوانە کرد خوای گەورە ئەلبەس الله والیدەیه تاجەن خوا تاجی نور و شەرەف و کەرامەت ئەکاتە سەری باوکی و ئەکاتە سەری دایکیشی هی کێ هی ئەو مناڵەی قورئانە خوێنێ هی ئەو کوڕ و کچەی کەوا قورئانە خوێنن خوا ڕێز لە باوک و دایکەکەی ئەگرێ تاجی حرمەت و شکۆمەندی ئەکاتە سەری هەردووکیان پێغەمەری خوا فەرمێ لە ڕۆژی قیامەتە ئەو تاجە ئەکاتە سەری باوک و دایکی ضوءه أحسن من ضوء الشمس في بيوت الدنيا تشکی ئەو تاجەی سەری باوک و دایکی ئەو قورآن خوێنە باشترە لە تیشکی خۆری ئاسمان کە سەیری ئەکەین فما ظنكم بالذي عمل بهذا باشە بە گومانی ئێوە ئەگەر باوک و دایکەکە ئەو خەڵاتە بکرێن ئەی ئاخۆ خوا خەڵاتی قورآن خوێنەکە خۆی کچە ساڵیحەکە کوڕە باشەکە ئەوەی کە قورآانە خوێنێ ئەبێ خەڵاتی ئەو چی بکە لە کوردەواریە ئەڵێن بە بۆنەی گوڵێ گەنمەوە گوڵێ مرۆریش ئاو دەخواتەوە لێرەدا باوک و دایکەکە دەوری گوڵە مرۆرەکە بینن ئەسڵەکە گوڵە گەنمەکە مناڵە قورئان خوێنەکەیە مناڵە چاکەکەیە ئەگەر باوکان و دایکان دەستی مناڵەکانیان بگرن و ڕویان بکەنە مزگەوتەکان و بیاندەن بەدەست مامۆستایانی شارەزا و لە خواترسەوە بۆ ئەوەی فێری قورئان و ئادابیان بکەن ئەو کاتە بەبێ گومان ئەم سوودانەمان دەسەکەوێ یەکەم باوکان و دایکان بەشێکی ئەرکی سەرشانیان ئەنجام دەدەن بەرامبەر بە مناڵەکانیان کە ئەوە ئەمانەتە لە گردنیا حەقی باوک و دایک حەقیەتی حەقە بەسەریەوە کە مناڵەکەی فێری خوێندن بکە ئەگەر خۆی نازانێ قورآانیان پێ بڵێ بیبا بۆ لای مامۆسایەکی بەڕێز بیبا بۆ لای ئیمامی مزگەوت بۆ لای ئەو کەسەی کەوا شارەزایە لە قورئان بیبا بۆ ئەو مەرکەزەی نزیکە لە ماڵەکەی خۆیان ئەزانێ مامۆساکان دیندارن ئەخلاق و ڕەوشتیان بەرزە لە خواترسن تەماحی دنیایی هەڵی نەپێچاون کەوا ژیانیان لە خزمەتی قورئانا تەواو بکەن کەواتە ئەی بەڕێز باوکو دایکی بەڕێز ئەگەر دەستی مناڵەکەت گرت بردت تەسلیمی مامۆستایەکت کرد بەشێ لە ئەرکی باوکایەتی، بەشێ لە ئەرکی دایکایەتیت جێبەجێ کردووە بەرامبەر بەو ئەمانەتەی کە خوا پێی داوی کە مناڵەکەتە. ئەی ئەگەر نەتبرد زایعت کردووە. لە ڕۆژی قیامەتا پرسیارت لێ ئەکرێ. دووهەم، مامۆستاکانیش کە دەرسی قورئان ئەڵێن بە مناڵەکان، بە ڕۆڵەکان، ئەوانیش بەشێک لە ئەرک و بەرپرسیارەتی خۆیان ئەنجام داوە بەرامبەر بە ڕۆڵەکانی گەل. چونکە هەر کەسێ خوا علمێکی پێ بدا ئەبێ زەکاتی بدا هەر کەسێ خوا ماڵێکی باتێ ئەبێ زەکاتی بدا ئەو علمی قورآن و شارەزایی لە قورآنە ئەمانەتێکە خوا داوێتی بە مامۆسا فڵان و فیسار و فیسار ئەبێ حەقی ئەم علمە بدەن زەکاتی ئەم علمە بدەن بەچی بەوەی چۆن خۆیان فێر کران ئەوانیش ئاوا خەڵکی تر فێر بکەن خیرکم من تعلم فێر ببی وعلم و فێری خەڵکی تریشی بکەی سێم ڕۆڵەکانمان لە کوڕان و لە کچان دوور دەکەونەوە لە هاوڵی خراپ و چەپەڵ و شوێنە بۆگەن و پیسەکان ئەگەر دەستی مناڵەکانتان گرت هێناتان بۆ مزگەوت بۆ شوێنەی کەوا فێری کەلامی خوا ئەبێتیایە فێری ئەدەب و ئەخلاقی جوانە بێ مناڵەکەت دەپارێزی لەوەی کەوا دووچاری دەرد و نەهامەتی مناڵی نەگبەت و چەقاوەسوو ببێ ڕێی بکەوێتە شوێنی پیس و چەپەڵ بۆگەن خاڵی چوارەم و سوودی چوارەم کۆمەڵگا پارێزراو دەبێ لە بیر و بۆچوونی خراپ و خووی خراپ و ئالوودەبوون بە مادە پیسەکان لەم هەفتەیە ڕۆژی بەرەنگاربوونەوەی مادە هۆشبەرەکان و مادە سڕکەرەکان و ئەوانە بوو هەتا ئێوارە حکوومەت بقیڕێنێ دەستگاکان بقیڕێنن بڵێ ئەوە نەمان کیلۆ گرت و ئەوە نەمان گرت و ئەوە نەمان گرت لێرەوە پێیان ئەڵێم چارەسەر لە گرتنا نییە مەنعی ناکەن چاری ناکەن پیاوێک کوڕەکەی گیرابوو لە سجن بوو لەسەر مادەی تلیاک باوکەکەی چوو بوو بۆ مواجەی پیاوێکی بە هەیبەت بە هەیکەل کڵاو مشکی بەسەرەوە بێ لە ناو پێچی مشکەکەی ئەتلیاکە با بۆ کوڕەکەی کە لە سجنە گیراوە ئەی دەرمان چییە بۆ ئەوەی ئەم میلەتە لەوە زیاتر تیانەچێ دەرمان گەڕانەوەیە بۆ خزمەتی قورئان ئاشتبوونەوەیە لەگەڵ مزگەوت ئەبێ ڕۆڵەکانمان چەکدار بکەین بە چەکی ئیمان بە چەکی ئەخلاق بۆ ئەوەی دۆست و دوژمن لە یەکجیا بکەنەوە یەک هەزار نا یەک ملیۆن پۆلیس تەعین بکەن یەک ملیۆن ئاسایش تەعین بکەن یەک ملیۆن دژە تیرۆر تەعین بکەن دەرەقەتی خوی خراپ و مادەی خراپ و فلیمی خراپ و دژمنی خراپ نایە بەڵام ئەگەر گەلت پەروەردە کرد بەبێ پۆلیس گەل خۆی پاسی خۆیەکە وڵاتی خۆیە پارێزێ حرمەتی خۆیە پارێزێ کەرامەتی خۆیە پارێزێ خاکی خۆیە پارێزێ ماڵێک مناڵێکیان هەبوو لە کەڵەشێرە ترسا هەر کەڵەشێری ببینە زیڕەیە کرد باوکو دایکەکە دەستیان کرد بەوەی هەرچی کەڵەشێرەیە لەو گەڕەکە دووری خەنەوە نەیهێڵن حەکیمێک پێی وتن چارە ئەوە نییە کەڵەشێر نەیەڵن لەم دەوروبەرە چارە ئەوەیە مناڵەکەتان وا لێ بکەن لە کەڵەشێر نەترسێ غیرەتی بێنێ پەروەردەی بکەن قەنەعەتی پێ بکەن کاوە گیاندارێکە خوا بۆ تۆ دروستی کردووە ئەوە کاتێ ئەقوقێنێ ئەوە زیکری خواکە و سبحان اللهکە بالفعل بە قسەیە و حەکیمەیان کرد دوایی مناڵەکە ئەڕۆژ دیاری لەگەڵ کەڵەشێرە ئەکرد ئێمە ئەبێ لە دەرگاوە بڕینە ژوورەوە بۆی ئەم کۆمەلگایە پارێزین نەک دەرگاکان داخەین و لە کڵاو ڕۆژنەوە بمانەوێ پاسی وڵاتەکەمان بکەین کۆمەڵگا لە زۆر نەخۆشی ڕزگاری دەبێ ئەگەر هات و گەنجەکان ڕۆڵەکان پەروەردە بوون بە پەروەردەیەکی ئیمانی و ئەخلاقی دزی تا دروست نابێ گەندەڵی تا دروست نابێ بەرتیل خۆری تیا دروست نابێ شەڕواڵ شەرواڵ پیسی تیا دروست نابێ نیشتمان فرۆشی تیا دروست نابێ بۆ چونکە لە خوا ئەترسێ لە خوا ئەترسێ إنما يخشى الله من عبادي العلماء کە لە خوا ترسا عالمە کە لە خوا ترسا خیانەت ناکا ئەو حادیسە و ڕووداوەی کەوا هەموو جارێک گێڕینەوە حەدیسی سێ کەسەکەی چوونە ئەشکەوتەکە دەرگای ئەشکەوتەکەیان لێ داخرا بەچی ڕزگاریان بوو بە دۆعا دۆعاکەیان چی بوو یەکیان وتی خوایە باوکو دایکێکی پیر و پەکەوتەم بوون ئەوەنە و ئەوەنە خزمەتم کردن خوایە تۆ ئەزانی ئەگەر لەبەر تۆ بووە لەم مەئزەقە ڕزگارمان کە. بەردەکە تەکانێکی دا. ئەوی تریان وتی خوایە من کچێکی ئامۆزام هەبوو زۆرم حەز لێ کرد بەڵام تەسلیمم نەبوو ڕۆژێ محتاجی دەرگای خستە ماڵەکەم پێگیرا هەرچی لێ داوا بکەم بیکا وای لێ هات لە بەردەمما تەسلیم بوو زینای لەگەڵا بکەم کە نزیکی بوومەوە، وتی، پیاوەکە لە خوا بترسە، مۆرێ مەشکێنە، خوا دایناوە ئیلا بە حەقی خوا و بە حەڵاڵی نەبێ. ئەڵێ، منیش موچڕکەیە بە گیان مات، وتم، هەڵسە، خۆت پێچەرەوە بڕۆ و گەر نیش و ئازا بێ لەو پارەی پێم داوی. ئەها، لە خواترسان شەرەف بە ئینسانەدا، قیەم بە ئینسانەدا. سێهەمیان ئەڵێ، خوایە، کۆمەڵێ کرێکارم هەبوو، ئیشیان بۆ کردم، ئێوارە دەستیان هەڵگرت پارەی هەموویانم دا یەکێکیان نەبێ پارەکەی نەبرد و ڕۆشت منیش پارەکەیم بۆ خستە ئیش وەکو ئێستا ئاڵێن بیست و پێنج هەزار یا سی هەزار دینار لەوە چیەکە مریشکێکەکە یا بەرخێگەکە ئەلمهیم ئەڵێ بۆم خستە ئیش دەی دەی دەی دەی پارەی ئەم پیاوە زۆر بوو مەڕێکم پێکڕی بوو بە دوان بوو بە دە بوو بە سەو زۆر زۆر بوو پ ساڵی پێچوو کابرا هاتەوە وتی کاکە پارەی ڕۆژێک کرێکاریم لە لاتە بم دەرێن وتم ناونیشان وتی من و فلان و فلان ئەو ئیشەمان بۆ کردی من کرێکەم وەر نەگرت و ڕۆشتم وتی ئەو ڕانەمە ڕانە بینی وتم بەڵێ وتی ئەوە هەمووی تۆێ بڕۆ بیبە وتی کاکە لاقرتیم پێ مەکە تخوا پارەکەی خۆم بەرێ وتی وەڵا هەمووی تۆێ بڕۆ بیبە ئەڵێ دارێکی هەڵگر وەڵی یەک کاوڕی بەجێ نەیەڵا دەخوایە ئەگەر من لەبەر تۆ ئەوەم کردووە لەم مەئزەقە ڕزگارمان کە، بالفعل ئەڵێ بەرد پێغەمبەری خوا ئەفەرمێ، ئەڵێ بەردەکە تەکانی دا و هاتنە دەرەوە لە ئەشکەوتەکە و ڕزگاریان بوو. پێگەیاندنی گەل بەم جۆرە تەعدا لە شەرەفی خەڵک نەکا، ماڵی خەڵک زەوت نەکا، ڕێزی باوک و دایک بگرێ و دەری نەکا، ئەمە ئیمان ئەیکا و بەس، ئیمان ئەیکا و بەس. نە کوردایەتی، نە حیزبایەتی، نە عەشرەتایەتی، نە سجن، نە تێهەڵدان، نە گرتن، هیچ کەسێ ناتوانێ ئینسانێ پەروەردە بکا باوکو دایکی خۆش گەرەک بێ. بە زۆر فێری نیفاقی ئەکەی. بەڵام بە پەروەردە و تەربیە فێری حبی ئەکەی. ئەگەر لووتی باوکی ئاوی کرد بیسڕێ و ماچیشی بکا و بە قوربانی بێ خاڵێکی تر ڕۆڵەکانمان ئەگەر قورئانیان خوێند ئەهلی مزگەوت بوون لە بەردەم زانایانە چۆکی ئەدەبیان دادا لە قوتابخانە زیرەکە بن لە قوتابخانە زیرەک دەبن بە ئەدەب دەبن ڕێزی مامۆستاکانیان نەگرن کە گەڕانەوە ماڵەوە بە سەنگین و سەلارە سەیری باوک و دایکیان ئەکەن سەیری مناڵێ بکەن لە مزگە و بار هاتبێ و پێگەیی بێ و پەردەوەردە بوو بێ لە بەردەم مامۆسایەکی خوا ناسا بزان ئەو مناڵە لە ماڵەوە لە بازار لە مەکتب معاملەی چۆنە سەیری ئەوەش بکەن لە قومارخانە پێگا لە نێرگە لە خانە پێگا بزان چەندێ فەرقیان هەیە بۆیە بەڕێزان خۆشەویستان باوک و دایکە بەڕێزەکان داواتان لە یەکەم جارێکی تر لەم پشوی هاوینەدا بە قسەی خۆش بە هەڵنان و دیاری بۆ کڕین مناڵەکانتان قەنەعەت پێ بکەن با ڕوو بکەنە قورئان و بنکەکانی قورئان بۆ فێربوون لە مزگەوت لە مزگەوتی نزیک ماڵی خۆتان تا لە دەستان دەرنەچوون خەمیان بخۆن هەتا نەیان دزیون ئاگاداریان بن چونکە ئەیان دزن گورگەل و بەرازگەل و بەرنامە بە بەرنامەوە بەربوونەتە گیانی ئەم گەل و میلەتە لەباریان دەبەن هەرچی دەرگایە خراوەتە سەرپشت بۆ ئەوەی دین و ئەدەب و ئەخلاق و خوێنەواری و پابەندبوون بە شەریعەتی خواوە لە ناودا نەمێنێ فلیم و زنجیرەی دۆبلاجکراوی سەقەت جۆرەها مادەی سەرخۆشکەر و هۆشبەر بە ناوی ئازادیەوە هەرچی ئادابی گشتیە بەزاندویانە بەرەڵاییان ناو ناوە ئازادی بەرەڵاییان ناو ناوە ئازادی ئەوەی ماوەتەوە دڵی پێ خۆش بکەین ناو مزگەوتەکانە و مەجلیسی مامۆستایانی خواناس و حەقبێژ و میانە ڕەوە کە بەبێ بەرامبەر مناڵەکانتان فێری قورئان دەکەن فێری ئەدەبی دەکەن فێری هەڵسوکەوتی مرۆڤانەی دەکەن بۆیە تکاتان لێ یەکەم ئەم قسانەم بە هەند وەربگرن دەستی مناڵەکانتان بگرن بیان بەن فێریان کەن پیاوێ هاتبوو بۆ هەڵەبجە حاکم بوو ساڵی نەوەد و هەشت و نەوەد و نۆ ئەو ناوە بوو لەو گەرمەی شەڕ و هەرایە لێرە لە هەڵەبجە حاکم بوو مناڵەکانی ڕۆشتبوون لای مامۆسایەک دەرسی قورآن و شتیان خوێندبوو ئامۆژگاری کردبوون وەختێ کە باری کرد نقڵ بوو چوو بوو زۆر مەمنونی مامۆساکە بوو بوو وتی بەڕاستی مامۆستا من هاتم لێرە وەک دادوەرێک پاسی ئەم شارە بکەم حەقی حەقدار و بەشی بەشدار بگێڕمەوە بەڵام گەورەترین قازانجم کرد کە مناڵەکانم فێری کەلامی خوا بوون فێری ئەدەب بوون فێری حەیا و حرمەت بوون و لە مەکتەبی شازیرەک دەرچوون الحمدلله وشهد شاهد من اهلها چەند خۆشە پیاوی خوێنەوارە و شایەتێ بدا قسەی دووهەم بۆ مناڵەکان و لاوەکانمانە بەڕێزان کاتان لێ دەکەم خۆ بپارێزن لە مرۆڤی خراپ لە شوێنی خراپ لە خوی خراپ خوا نەخواستە هەر ئەوەندەی تووشی دەردی بەدڕەوشتی بوویت یا تووشی حەبوو شروو بوو دەرزی و مادەی پیس بوویت ئیتر ناتوانی وازی لێبێنی بە ئاسانی لە دەست دەرەچی ئەفەوتێیت ئەبی بە مەخلووقێک نە ئینسان نەوەک ئاژەڵەکانی تر ئیرادەت نامێنێ هەرچیان بێ پێتەکەن دژمنانی کورد ئەزانن بۆچی مادە فرێدەن ناو کوردستان ئەو کەسەی فێری مادەی تلیاک و هیرۆین بوو بۆ غرامێک لەو مادەیە هەرچی ئەسرار و هەرچی مقەدەساتی کوردە ئەیفرۆشێ بەوەی ئەوەنەی بداتێ شەرەف و کەرامەتی خۆی ئەفرۆشێ بەڵام ئەگەر ئێمە پاسی ڕۆڵەکانمان کرد پارێزگاریمان کردن دەستمان گرتن بەرەڵامان نەکردن فێرمان کردن ئەو کاتە وڵاتمان پارێزراوە بێ بۆیە داواتان لێ یەکەم گەنجەکان مناڵەکان یەکەم بەتاڵ مەبن ئەگەر بێگاریشتان پێ بکەن مناڵێ بەتاڵ بێ و بسوڕێتەوە بە کۆڵانە بە بازاڕە تووشی هەزار وەی ئەبێ ئەگەر بێگاریش بێگارە زانیان چی یعنی ئیشکەی بۆ خەڵکی و پارە و ناتێ بڕۆ بۆ ماڵی خزمەکەتان لەوێ پاچەکۆڵیان بۆ بکە بژاریان بۆ بکە مەڕیان بۆ بلەوەڕێنە بەڵام لە بازارڕا بەتاڵ مەبە چونکە بەتاڵی سەرچاوی هەموو نەهامەتیەکە بۆ بۆ گەنج دوام ڕەفیقی مرۆڤی نالەبار و هاوڕێی چەپەڵ و نەگبەت مەکەن پێغەمبەر گیان ئەفەرمێ ڕەفیقی باش عەتر فرۆشە یا بەشت ئەدا یا لێی ئەکری یا بۆنی خۆشی عەترەکەی دێ بەسەرتا ڕەفیقی نەگبەت و نالەبار کوورەی ئاسنگەرە پریشکی ئاگرەکە یا جلەکان ئەسووتێنێ یا تەقەی دەستگاکە مێشکت ئەتەقێنێ یا بۆنێکی ناخۆشە چێ بەسەرتا ڕەفیقی خراپ لە ئەشدیها لەورچ و پڵنگ و بەراز خراپترە لێی دوورکەوەرەوە دەست ئەگرێ تا تووشت دەکا دوایی پولێکی پێوە نێ وازی لێنێ سێەم دوورکەونەوە لەو شوێنانەی وەک تەڵە نراونەتەوە بۆ ڕاوکردنتان کافتریا چایخانە نێرگەلەخانە سەنتەری مەساج قینی بێ لەوەی کە پێغەمەری خوا بە فەرز و بە سونەتی داناوە باوەڕی پێ نەکەی باب باوکی بێ و ئامۆزا و برایشو بێ ئەمانەتی نەدایتە دەست خیانەتی لەکە ئەی فەوتێنێ دوورکەونەوە لەو شوێنانە بەڕێزان هەرچی بێین و بڕۆین هەر مزگەوت ماوەتەوە وەک خۆی هەر قورآن ماوەتەوە دەستکاری نەکراوە بۆیە دەست بگرن بە قورآنەوە لە مزگەوت ناوی خۆتان تۆمار بکەن بەڵام مزگەوتیش ئاگاتان لێبێ تەتەڕف نا توندڕەوی نا هەر کەسێکتان بینی لە مزگەوت توندڕەوانە قسەی ئەکرد هیتافی ئەدا دەرسی ئەوتەوە ڕەفیقی ئەوەش مەکەن باڕیشی هەبێ با دەرقاچەکەی کورد بێ با مێزەرەکەی زل بێ با شاڵەکەی سەوز بێ مادەم تەوەجه و تەوجیهی توندڕەوانە ئەکا من ئەجری ئیشەکەم وەرەگرم من ڕێگەی لار پیشانی خەڵکی نادەم من ڕێگەی خوا و پێغەمبەر پیشانی ئەو ئومەتە دەدەم پاسەوانێک حەرەسێک خادمێک جوتیارێک ئەوی شەروەهایە هەر کارمەندێک ئیشی پاک و پختی کرد لە خوا ترسا لە گوێی کاربەدەستی بێدینی نەکرد بە قسەی ئەوی نەکرد شاڵا بە حەول و قوتی خوا جێگەی ڕەزامەندی خوا دەرەچێ بۆیە ئاگاتان لێبێ بەڵام ماوە ساکابراکی مێزەر سپین بینی کوڕەکەم دادەسی نا ئەبێ بیناسی ئەبێ بزانی کێی کوڕی کێیە ئەبێ بزانی چ تەوەجوهێکی هەیە ئەبێ بزانی گوێرەکەی بۆ کوێ قۆڕێنێ اینجا کوڕەکە تو کچەکەی بیتە دەست بە ڕیژ نەخەڵەتێی بە مێزەر نەخەڵەتێی نەخەڵەتێی نەخەڵەتێی چونکە ئەوەش زۆر پەنی پیاداوین بە ناوی دینەوە تیرۆریستیان دروست کرد ئەنواع دەستگایان دروست کرد ئێستا ترەمپ بڵێ ترەمپ ڕئیسی ئەمریکا ئەڵێ داعش ئۆبامای پێشی من دروستی کرد ئەڵێ داعش ئۆبامای پێشی من دروستی کرد ئاخۆ خەڵکی تر بە ترامپ چی بڵێن بە بۆش چی بڵێن خۆ گومانی تیا نییە ئەم دنیای سیاسەتە ئەزانی چی گۆمێکە مەلەوانی عەجیب یەوێ لەبەرەوە خۆتان پارێزن خۆتان پارێزن لەو ڕۆژانە فلیمێ دروست بوو لە کوردستان دەربارەی تەلەبە و قوتابی و خەڵات و ئەوانە خەڵک زۆر بێتاقەت بوون لە منیان پرسی وتم کورە بۆ شکری خوا ناکەن وتیان بۆ وتم بەرز نەبوو هەر دەریان نەکردنە دەرەوە لە هۆڵەکە هەر دەریان نەکردە دەرەوە بیخاتە دواوە هەر شکوری گەرە کرد کابرایە غیبەتی کابرایەکێ کرد وتم کاکە غیبەتی مەکە وتی بۆ وتی مامەسا ئەو مستحقی کوشتنە من بەس نیە بە غیبەت لێی ڕازیە بم ئەوەی کەوا دینی نەبێ لەم کوردستانە هەر مەبدە و بۆچوونێکی هەبێ مسلمان بە کۆنە پەرست بزانێ قورآن بە کۆن بزانێ موسڵمان بوون بە دواکەوتون بزانێ سەرپۆش ڕیش سیواک کە ئەوانە کە ئەوانە شاخەڵاتی پێغەمەری خوان بۆم ئومەتە تۆ دڵ بەکەی خۆشەکەی چامەگێڕن بۆ حادیسەیە ئیش بکەن ئیش دامەزراو بن لەسەر ڕێگا لەسەر دین جارێک جەنابی مامۆسا و حەکیمی ئەم شارە مامۆستا قسەکانی لێ بوویەوە منیش وتم مامۆستا وتی بەڵێ وتم مامۆستا پێغەمبەری خوا فەرمێ من ڕا منکم منکەرن فلیغیرو بیەدیه هەر کەسێ لەوە خراپەیەکی بینی با بە دەست بیگۆڕێ ئەگەر نەیتوانی بە زمان ئەگەر نەیتوانی بە دڵ بیبغزێنێ فەرمی کاکە تاهیر تۆ ئازانی منەوە حەدیثەم لەبەر نییە من حەدیث بۆ تۆ خوێنمەوە لەبەرمە وتم ئەی وتی من حەدیثەکەم کرد بە عەسارا ها ئەوەی ئاو میوە ئەگوشێ وتم ئێ وتی شەربەتەکەیم داوە بە تۆ تۆ تازە ئەم بەیتۆ بۆ تەڵفەکەی من سعاتێکی ڕێک ئامۆژگاری تۆکەم ڕێگە بۆ دانێم چۆن بژیت وتی داعی بۆ لای خوا ئەزان کێ وتم کێ وتی کە ناسێکە ئەو پیاوە بەڕێزانی زاتەکان پاکەنەوە کە ناسێکە گسکی پێ لەو سەرجادە حەقی نییە بە سەرەکی شارەوانی و مراقی بەوەیە دیانە جوان جوان گسکی خۆیە دا و ئەڕوا ئەڕوا پاکی ئەکاتەوە و ئەیکاتە ناو عارەبانەکە و ئەیڕژێنێ بەڵام هەندێک کەسی تر هەن مامۆسا فەرمووی گسکەکەیان ناوە بە شانیانەوە ئەگەر هات و ڕەشەبا زەرفێکی چیمەتۆ هێنا یەک گسکی لێ ئەدەن وازانە هیچیان نێڵاوەتەوە فەرمووی ئێمە ئەبێ جوان جادەکە پاکەینەوە بە کفر کردن بێتاقەت بین ئەوەندەی بە کفر وتن بێتاقەتین ئەو کردەوانەی ئەیبینن ڕۆژانە کفرە و بێدەنگن لێی مەنزەرەیەکی وەکو ئەوە یا ملحیدێک لەسەر تەلەفزیۆن ناماقوڵیەک ئەکا نابێ ئەوە دنیا بنێتە یەک نا لێی گەڕێن ئەم کۆمەڵگایە خۆشیان بێ و ترشیان بێ ئەم کۆمەلگایە بە شیری ئیسلام گۆش کراوە ئەوە تەپوتۆزی کوفر و ئیلحادە نیشتووە لێمان ئەگینا ئەم کۆمەلگایە بە ئاسانی بەرەو بێدینی ناڕوە هەرچی هەڵلقەیە هێنایان هەرچی مەدالیایە هێنایان بۆی بڕۆین بەرەو رووسیا و سین نەڕۆشتین هەشتا ساڵوتیان خوا نییە نەڕۆشتین ڕویان کردینە ئەمریکا هەر ناڕۆین ڕویان کردینە ئەوروپا هەر ناڕۆین ڕوومان لە یەکەسە ئەڵڵا ئەڵڵا لەبەرەوە مەشڵەژێن و مەترسێن ئەم میلەتە شیری پاکە ئینشاڵا گرە و هەر ئەم میلەتە ئەیباتەوە ڕاساڵانی ئەم میلەتە ئەیبەنەوە ئەوەی دوژمنایەتی دینی خوا بکە هەر کەسێک ببێ ئمڕۆ نابەیانی خی گەورە پەروەردگار بە دەردی قارون و هامان و فرعون و نەمرود و ئەوانە ئەیبا خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوتو سەرفرازمان بکە خوایە نەخۆشەکانمان شیفا بدەیت خوایە نەخۆشەکانمان شیفا بدەیت خوایە نەخۆشەکانمان شیفا بدەیت